بۆ مسۆگەر دەکەن، یەکێکیان بریتی بوو لە نوێژ نەکردن، دوورکەوتنەوە لە نوێژ، بۆیە داواتان لێ ئەکەم پابەند بن بە نوێژەکانتانەوە و کە لە نوێژیش بوونەوە ئیش بە نوێژەکانتان بکەن چونکە نوێژ وەختێ لێ ئەبیتەوە ئەچیتە بازار ئەو کاتە ئەزانی قبوڵ بووە یا قبوڵ نەبووە دووهەمینیان ڕیعایەتی دڵی دایک و باوک بوو ئازار نەدانیان ڕێز بگرن لە دایک و باوکتان و بە عیبادەتی بزانن فەخری پێوە بکەن باوک و دایکی پیرتان هەبێ و خزمەتیان بکەن و بچوکیان بکەن بۆ دنیا و بۆ قیامەت، سێهەمینیان بریتیە لە هۆکاری نەگبەتی پشت لە قورئان کردن و دووری لە قورئانە، بۆیە داواتان لێکەم قورئان بخوێنن و عەمەلیشی پێ بکەن، چونکە ئەڵێ قورئان خوێنی وەهایە قورئانەکە لەعنەتی لێکا. کە کردەوەی پێچەوانەی قورئان خوێندنەکەیەتی، جا ئێوەی بەڕێز قورئان بخوێنن و عەمەلیشی پێ بکەن. چوارەمینیان بریتییە لە وتاری ئەمڕۆمان، هاوڕێیەتیکردنی ئینسانی خراپ، مجالسە رفیق السوء، هاوڕێیەتیکردنی ئینسانی خراپ، دانیشتن لەگەڵیا، سەفەر لەگەڵیا، تێکەڵی کردنی ئەوە یەکێکە لە ئەسبابی نەگبەتی و بەدبەختی و شوومی ئەم دنیایە. لە ناو کوردەواریا زۆر شت هەیە زوڵمیان لێکراوە. کەڵەشێر ئەگەر بخوێنێ لە وەختێکا پێغەمبەر گیانیش ئەفەرموێ ئەگەر یەکێ پژمی با بڵێ الحمدللە ئەوانیش بڵێن یرحمک اللە نابێ پێی بڵێ لوتوبڕێ چونکە پژمە نەگبەتی پێوە نییە ڕەفیقی خراپ نەگبەتی پێوەیە بە کوردی و بە کورتی بە ئێوە ئەڵێم هەر کەسێکتان بینی باش بوو، پیاو بوو، مەرد بوو، ڕاستگۆ بوو، خواناس بوو، سوودی خۆی و خێزانەکەی و کۆمەڵگاکەی و نیشتمانەکەی هەبوو، ئەوە ڕەفیقی چاک وای لێ کردووە. دڵنیابن دڵنیابن لە ژێری عەرز و سەری ئاسمان بێ ئەوە ڕەفیقێکی چاک دەستی گرت و وای لێ کرد، هەر کەسێکیشتان بینی نەگبەت بوو، بەدفەساڵ بوو، نالەبار بوو، رێگر بوو، جەردە بوو، شەرواڵپیس بوو، دەستپیس بوو، دوژمنی خۆی و خێزانەکەی و گەل و نیشتمانەکەی بوو، ئەوە رەفیقی خراپ وای لێکردووە. ئەوە رەفیقێک گەناندی، ئەوە رەفیقێک بە فەتەراتیا برد، بە قسەی خۆش و ساف و لووس، بە جگەرەیەک، بە محەلەبییەک، بە نان و کەبابێک، بە پیاسەیەک، بە مۆبایلێک کە دای بە دەسیوە سەری لەوەوە دەرکرد کە دەری کرد بۆیە دەخیلتان بم خۆتان ڕەفیقی خراپ مەکەن مناڵەکانتان ڕەفیقی خراپ نەکا خراپیش نایە بێت بڵێ من خراپم نا بە عینوانی دۆست یەت ئەزانن شەیتان چی ودۆ باوکو دایکمان ئادەم و حەوا و ملکی لایەبلا ئەبی بە دەسەڵات دارو خاوەن مڵکی هەرگیز تیا ناچێ تەوان ئەوانیش ئینکاریان کردووە لاچۆ ئەوە خوا منعی کردووە لێمان وە قاسەمەهما سوێنی بۆ خواردن شەیتان سوێنی بۆ خواردن ئینی لەکوما لە مینە ناسحین یعنی وتوێتی سوێن بەخوا من دڵسۆزی ئێوەم ناسح یعنی دڵسۆز شەیتان ئاوا هات ئادەم و حەوای لە خشتە برد و لەبەری شەجەرەکەیان خوارد و ئیتر ئاوا لەبەرەوە ڕەفیقی خراپ کە یەت زۆر بە خشتێی یەت جاری ئەگەر مامۆستای هەبێ و مەدرسە بینێرێ بۆ گیانی ڕۆڵەی خەڵک ئەوە لە شەیتان شەیتانتر یەتە پێشەوە بۆ ئەوەی ڕۆڵەکانمان لە خشتە ببا و هەڵیان دێرێ و تووشی مەینەت و مەرگەساتیان کا کوڕی پیاوێکی جووتیاری ئەو شارە زور و هەڵەبجە هەورامانە باوک و دایکی بەچنگوڵ و ناخون نانیان دەرهێنا لەو عەرزە بە عرەقی ناوچاوانیان هۆدە و هەیوانیان کردەوە بە بەرد و بە قڕ مناڵیان پێ گەیاند، شەو نخونیان بە دیارەوە کێشا تا پێ گەی و باڵغ بوو. کتکە نەوتینەیەکی لێ پەیا بوو قۆڵی کرد بە قۆڵیا و بردی. ئێمە خەریکی خەباتین، ئێمە شۆڕشەکەین. ئێمە ئەمانەوێ ئەم گەلە لە ژێردەستەیی ڕزگار کەین، ئێمە ئەمانەوێ مافی ئازادی ئافرەت بدەین، ئێمە ئەمانەوێ ئەم برجوا و ئەمانە نەمێنێ، برجوا ئاوای پێ کرد، برجوازی ئاوایان لێ کرد. ئەی باشە ئەمانە ئیسا ناو بنێی چی؟ وەختی خۆی بە حاجی کەریمی هەڵەبجە و حاجی محەمەی بامۆکی یەکی گەراجێکیان بوو پیانەوتن برجوازی ئەی باش ئەمانەی ئێستا یەکی ملیار دۆلاریان هەیە ئەمانە ناو بنێن چی برج نایگرێتەوە ئەبێ شتی تری بۆ ناو بنی ئەلمهم ئەم کوڕە گەنجێک قۆڵە گرت و ئەی برد و دوایی دەی فێری چیە کرد خۆ فێری کوردایەتی نەکرد فێری مارکسێتیە کرد فێری ماوێتیە کرد ئەی برد بۆ چین ئەی کرد بە پیاوی ماو ئەی بر بۆ ڕوسیای کرد بە پیاوی ستالین و لیلین و مارکس دوای تۆزێ وای لێ هاو ئەم کوڕە کە ئەگەر بکەوتایە ئەیو یا اللە کە هەڵبچایە ئەیو بسم اللە کە بخەوتایە ئەیو بسم اللە وەڵا خوا نییە ئاتۆ بەناو دێو بەناو ڕەفیقەکانی وەڵا خوا نییە هەتیو مردوتان برێ خوای چی خوای چی خوا خوا ئەوەی فێر بوون ئەنا نییە ئەمە کێ فێری کرد ئەوە کچکە نەوتینەکە فێری کرد کە قۆڵی بە قۆڵیا کرد بە ناوی کوردایەتی و بە ناوی ڕزگاری و بە ناوی چی و چی و ملیۆنێک کوڕی ئەم خەڵکەیان ناوا بێدین کرد بردیان بێخوایان کرد بێ ئەخلاق و بێدین ئەوە ناکە کە ئەبێ بە پێشمەرگە نا هەر ئەوەی کە لە دین لایە بە ئەنا پێشمەرگەمان هەیە ئیسەیشە سەری بڕوا نوێژی ناڕوا شەو نوێژیشی ناڕوا بۆی قسەکە دوایی خراپ نەقۆزرێتەوە ئەوەی کە بردی بە لاڕیا فێری فیکری خراپی کرد فێری بەرنامەی خراپی کرد کردی بە دژمنی خوا کردی بە دژمنی ئەخلاقی ئاواییەکەی ئەوەت پێڵێمەوە ڕەفیقی خراپە ئەبوو جەهل و ئەبوو لەهەب و ئەخنەس و ئەوانە هەرکەس ئەچوو بەلای پێغەمبەری خوازان چیان ئەکرد لە مەکە سەیتەرەیان دانابوو هەر غەریبەیە باتایە مەکە ئەیان بڕن قۆڵی بگرن بێنن نەڕۆی پیاوێکمان تیا پیا بۆ شێت بووە ئامۆزای خۆمانە شێت بووە تێک چووە نەڕۆی بۆ لای گوێی لێ نەگری تێک دەدا خۆی تۆش وەکو خۆی لەکە هەتا پیاوێک زۆر ژیر بووە سوهیلی کوڕی عامر یا طفیلە یا سهیلە بران ئەو دوانە ئەڵێ هاتم بۆ مەکە هاتن دەوریان دام وتیان تۆ پیاوێکی ژیری لەبیبی شاعری ئەوەی ئەوەی محەممەدێکمان تیا پەیا بووە سەر لێشێواوە جادووی لێ کراوە نەچی نزیک بکەویتەوە بەخوام ماڵی ئەڵێ وایان لێ کردم گوێچکەکانم پڕکرد لە لۆکە ئاخ نیم بە لۆکە بۆی گوێم لە دەنگی نەبێ گەر چوم لای بەیتا محمدی پێغەمبەر قورئانی خوێند و قسەی کرد جا بنوارە پیاوێکی ڕێز عشرەت پیاوێکی ژیر بە چوتە وای لێ بکەی پڕی ئەم گوێچکانەی بێ ئاخنێ پڕی کا لە لۆکە بۆی گوێ لە دەنگی محەممەد نەبێ ئەڵێ دوایی بیرم کردەوتم لەبیب هەر لەبیب ینی ژیر وتم تۆ پیاوێکی ژیری تۆ خەڵک پرس و پێکە تۆ خەڵک ڕاو لێ وەرەگرێ ئەم لۆکە چیە لە گوێتا دەری بێنە بڕۆ لای ئەو پیاوە گوێی لێ بگرە گەر باشی پێ بوو وەری بگرە گەر خراپی پێ بوو ماڵی خەڵک سەر بە خاوەنەکەیەتی ئەڵێ کە ڕۆشتم گوێم لێگرت خێری دنیا و قیامەتی پێ بوو ڕزگاری مرۆڤایەتی لای ئەمە ڕزگاری ئافرەت و کرێکار لای ئەمە ڕزداری کۆلە لای ئەمە ئەوە هەموو فڕو فیشاڵ بوو کە یان کرد وەختی خۆی بۆیە ئیمانی پێ هێنا و ئیمانێکی تۆکمەی پێ هێنا و بە عەقڵ و بە عیلمەوە ئیمانی پێ هێنا و گەڕایەوە بۆ ماڵەوە ژنەکەی بانگ کرد وتی وەرە وتی چییە وتی سەرین و لە سەرینم حەرام بێ قسە و لە قسەم حەرام بێ هاوسەری من ناکەی ئەگەرەوەی من باوڕم پێ کردو باوەڕی پێ نەکەی وتی چییە تیوەڵا من باوەڕم کردو محەممەد پێغەمەری خوایە و شایەتمانی هێناوە جاویشتی پیاوە کە بوونی منیانی تۆ من بە تۆوە هەم. خۆشی من، بەهەشت و جەهەنمی من تۆی. تۆ هەرچی حەز لێ بکەی منیش حەز لەوە ئەکەم، اشهد ان لا اله الا الله و اشهد ان محمدا رسول اللە. بە دایک و باوکیشی هەر وا وت، ئەوانیش ئیمانیان هێنا. خولاسە عایلەکەی دوایی هەموو قەبیلەی دەوسی کۆ کردەوە، هەموو تایفەکەی کۆ کردەوە، هەمووی لە حەوشەیەکا هەمووی کۆ کردنەوە، وتی وەرن. وتی من پیاوێکی چۆنم ناوتانە؟ وتیان وەڵڵا ئەوە گەورەمانی و ژیر و عاقڵ و دەم ڕاستمانی. پرسمان پێ کردی تا ئێستا فێڵم لێ کردووتی نەوەڵا دەیوتی قسەتان لە قسەم حەرام بێ ڕووم لە ڕووتان حەرام بێ من ئیمانم هێناوە بەو محەممەدە کە پێغەمەری خوایە لە مەکە پەیا بووە ئەوەی منی ئەوێ و من بە ڕاستزانێ ئیمانی پێ بێنێ ئەم قەبیلە هەموو بە جارێ هەموو بە جارێ ئیمانی هێنا بە پێغەمەری خوا من مەبەستم چیە لێرە یەعنی ئینسانی خراپ یەکیەکە ڕێو لێ ئەگرێ ئەڵێ نەڕێی بۆ مزگەوتە نەچی بۆ ئەو دەرسە ڕەفیقی ئەوە نەکەی ئەوە خراپە ئەوە کۆنە پەرستە ئەوە ئەوەیە ئەوە ئەوێ بۆی بوو با بۆ جەهنم ڕەفیقی خراپ ئاگاتان لە ڕەفیقی خراپ بێ کوڕێک ئەیگەڕێتەوە مامۆسایەک باسی کوڕێکمان بۆەکە ئەڵێ لە یەکێک لەدا لادیەکانی وڵاتی ئەوان لێرە نەبووە لە عێراق ئەڵێ کوڕێکی لادێی هەبوو، باوکی و دایکی و خوشکێکی هەبوو، زۆر زیرەک بوو، مەکتەبی تەواو کرد تا پۆلی دوانزە، دەرەجەی یەکەمی هێنا، زۆر بە ئەخلاق، زۆر بە دین، زۆر زیرەک. ئەڵێ ڕۆشت بۆ شار لە کولیەی طب وەرگیرا، کە چووە کولیەی طب وەرگیرا لە بەشی ناوخۆیی ئەمایەوە، تەلەبەیەکی لێبوو زۆر زیرەک نەبوو پێی ناخۆش بوو ئەم کوڕە ئاوایە وتی ئەبێ بزمارێ بەم بەژێر پێیە نەیڵم هەرەوە بڕوا من بەم هەموو دەوڵەمەنی و ناوداری و بەم دەسەڵاتەوە هەمە تێناگەم لە مامۆسا و پەنجانایەنم ئەو سەوسەیەنێ بانگی کرد وتی حەزەکەم دەرسێ هەیە لێی تێناگەم تۆ زۆر زیرەکی بەشکم بۆم شەرحکەی پی بەسەر چاو بە فیترە پاکەکەی بە دڵە پاکەکەی پی بەسەر چاو وتی دەیوەرە لەگەڵ ما بۆ ماڵەوە بردی بۆ ماڵەوە دانیشتن بە یەکۆ اینجا چایەکی بۆ هێنا چایان خوارد و پرسیارێکی بەسیتی کرد لە کوڕەکە وتی ئەوە چییە و بۆی شەرح کرد و ئەوانە وەڵا دوو سەوی تری پێچ وتی وەڵا هەمی تر بابەتێکی ترێ حەز دەکەم بێیت و ئەم جارە چوو کە چای هێنا بۆ کوڕەکە مادەی تلیاکی تێکرد مخدری تێکرد ئەوەی کەوا سڕیەکە وردەور لە بێهۆشیەکە کوڕەکە چاکەی خوار سەیرەکە نیشاتی و گەرم و گوڕ بووە و هەر نازانێ خەوچیە و مان و بوون چێ تا ماوەیە ئینجا ماوەیەکی تری پێچوو هەمی تر بردیەوە بۆ ماڵ ئەمجارە زۆرتری بۆ تێکرد ئیتر وای لێ هاو کوڕەکە خەبەری نەبووەوە لە دەرس دوا کەوت غایبیان دا دەی جارێ دوان سیان چوار ئینجای ترەوە فێر بوو کە توش بوو ئەبێ بگەڕێ بە دو ئەبێ بیکڕێ ئەبێ بیکڕێ هەموو شتێکا لە بەرێ ئەو دەرمانی دەستکەوێ ئەڵێ ئیتر وای لێ هاو لەم لا لەو لە ئەپارایەوە ئینجا لە کولێ فەسڵ کرا دەریان کرد بۆخۆی ئینجا باوک و دایکەکەی مردن لە ئاواییەکە دوایی تەنیا خوشکەکە ماوتی با بڕم بزانم براکەم نادۆزمەوە بۆ سەری نەداوە چی بۆ دیار نەبوو هات هەواڵی پرسی لەکوێیە وتیان وەڵا لەو کولێە چوو ئەو کولێ ئەلمهم ڕێیکە و لە ڕەفیقە خراپەکە کە مادە بێهۆشکەرەکەی دا بە براکەی و ئابم دەردەی بر ئەم ئافرەتە وتی، من برایەکم هەیە ناوی عادلە، خەڵکی فڵانە شوێنە و لە کولەی طبە لێرە، وتی، ئێوە ڕەفیقی منە، وەرە، وەرە لەگەڵما، بردیە بۆ ماڵەوە، ڕێزم هەیە بۆ جەنابتان، تەعدای کرد لە خوشکەکەیشی، ئینجا داینا، وتی، لەم ماڵا مەجوڵێ، ئەڕۆم ئەو بۆێنم، دوایی ڕۆشت، کوڕەکەی بینی، وتی، وەرە، وتی، ئەوەی تۆ بەدوایاگەڕێ بۆم داناوی، ئافرەتێکی جوانم بۆ داناوی، وەرە بۆ خۆو ڕابیۆرە لەگەڵیا. ئەڵێ کوڕەی چوو دەرگای کردەوە جگە چووە ژوورەوە هەر جارێ هیچ نازانێت کە ئافرە سەری بەرز ئەزانێ خوشکەکەی خۆیەتی ئینا لله و ئینا ئیلیه راجعون ئینجا هۆشی کردەوە ئەم هەتیوەچی لێ کردووە چۆن ماڵوێرانی کرد لە دنیای کرد لاشەی عەقڵی شعوری شەرەفی هەموو شتێکی لێستن من بۆیە بە ئێوە ئەڵێم بۆیە بە ئێوە ئەڵێم گەنجەکان گەنجەکان ئاگاتان لێبێت لە جگەرەیەک لە نێرگەلەیەک ئاگاتان لێ بێ لە چاییەک لە شەربەتێک لەوانەیە دەرمانێک بێنێ دوای دەسەڵات و بەسەر خۆتا نەمێنێ ڕەفیقی خراپ مەکە خی گەورە و پەروەردگار جل لە جەلالوه باسی ڕەفیقی خراپمان بۆ ئەکا ئەڵێ لە ڕۆژی قیامەتە کەسێ زڵمی لە خۆی کردووە گاز ئەگرێ لە هەردوو دەسی هل انتم مطلعون ئا لەم کاتە ئەم ڕەفیقە بیری ئەو ڕەفیقەیەکاتەوە ئەڵێ بە ڕەفیقەکانی دەوروبەری خۆی چاکەکان ئەڵێ وەرن سیرکەن فطلع فرآه في سواء الجحیم بێدینەکە ئەی و باوەڕ بە قیامەتێ ئەم لێرەوە سیرەکە وال ناوەڕاستی جەهەنمە ئەسووتێ قالە لە شوێنی پیس دووری خستینەوە فێری قورئانی کردین لە بێدینی دووری خستینەوە فێری ئەخلاقی کردین لە بەد ڕەوشتی دووری خستینەوە بزانن ڕەفیقی کێکەن بزانن ڕەفیقی کێکەن ئەوەی ڕەفیقیەکەی بزانی ڕەفیقی کێیە بزان لە بازارە سمعی چۆنە کافران لە قیامەتا ئەڵێن خوایە گیان ئەرینا پیشانمان بدە اللەذەینی ئەو دوانە ئەضەلانا ئێمەیان سەرگەردان کرد یانی ڕەفیقە جنۆکەکەم و ڕەفیقە ئینسانەکەم هەردووکیان بێنە خوایە گیان ئیشتان چێ پێیان لینەجعەلەهما تحت اقدامنا بۆی بیان خەینە ژێر پێمان و لە جەهەنما بکەونە ژێری ژێری هەمومانەوە تازە بە عەمەل نایە ئاگاتان لێیە لە دنیایا چۆنە؟ ئێ باش ئەی قیامەت ئەی نوێژ نەکردن ئەی حەرام خواردن ئەی پیاو کوشتن ئەی دزی کردن ئەی دوژمنایەتی خواکردن ئەوانەیش ماوە هەر لە دنیا جا مامەسایەکە بوو مامەسا پارێزانی ڕەحمەتی خوای لێبێ دەرسێوتەوە بە کۆمەڵی قوتابی لە مەعادی ئیسلامی دوو قوتابی تیا بوو هەمویان هەردووکیان لە حیزبێکا بوون دایمە دنوکە تەقیان بوو شەڕیان بوو بانی کرد ڕۆژێوتی ئەرێ ڕۆڵە خوا فەرمێ دۆستەکان لە قیامەتا شەڕیانە ئێستا ئێوە لە دنیاشا هەر شەڕتانە هەر لە دنیاشا ئێوە شەڕتانە خۆ باسی خوا باسی قیامەتی کردووە جا لەبەرەوە ئاگاتان لێرە بێ وریابن خاڵێکی تر با بەس بێ هەندێک لەو لەو زەرەرانەی ڕەفیقی خراپ ئەیدا لە ئینسان بە خێرایی ئەیان ژمێرم یەکەم عەقیدەت گومان لە عەقیدەتا دروستەکە کورە دا بڕۆ مرد و بنێ مزگە و مزگە و چی بوو نەبڕایە ئەم نوێژە خوامان بینێ خوامان یە قسە ئەکا و ئەڕوا تەشکیەکە بۆ دروستەکە بە یەک چەکوش تەختی ناکە وردە وردە هێدی هێدی پەلەی نییە دوام ڕەفیقی خراپ بانگت ئەکا بۆ لای مەجلیسی ڕەفیقی هی وەکو خۆی کە تۆ بەو مەجلیسە تووشی هەڵامەت و کۆرۆنا ئەبیت ئاگاو لێ بێ نەڕۆی لەگەڵیا سێیەم ئینسان بە تەبیعەت متەئەسیرە بێ بە عاداتی ڕەفیقەکەی بە کردەوەکانی پێغەمەری خوا فەرمی ئەلمەر و ئەلادینی خەلیلی ئینسان لەسەر دینی ڕەفیقەکەیەتی هەلێ ئێکێ لەیەوە بابزانێ ڕەفیقی کێەکە قۆڵ دەگرێ و با بۆ لای ئەوانە. خاڵی شەشەم، دایمە عەیب و خراپەکانت لێ ئەشارێتەوە، یەعنی ئەگەر غەڵەت بکەی ناڵێ ئەو غەڵەتەت کرد، هەنگاوێکی خراپ بنێی ناڵێ ئەوەت خراپە، ئافەرینت لێکا، دایمە چاکەکانت ئەشارێتەوە خراپەکانیش پێت ناڵێ، بێدەنگ ئەبێ لێی لەبەرئەوەی تامل دەشکێنێ. خاڵی حەوتەم انک تحرم بسببی من مجالسة الصالحین کە بووی بە ڕەفیقی ئینسانێکی خراپ لە ڕەفیقی ئینسانە باشەکان بێبەشەبی بێبەشەبی لەگەڵیا ئەو بات بۆ ئەو دەشتە یەکەم جار ساردی ئەهێنێ دوایی ئاوجۆ ئەهێنێ دوای بیرە ئەهێنێ دوایی عرق ئەهێنێ دوایی دەی دەی دەی دەی وردە وردە گەورەیەکە بە یەک جار نایهێنێ ئاگاو لێبێ یەکەم جار جگەرەیەک تداتی دوایی ئەڵێ وەڵایی نێرگەلەش بڵقەکەی پڵ پڵ پڵ خۆشە با تاقی بکەینەوە دوایی وردە وردە شتی تر تووشەبی خوا پەنامان بایە خۆ کە بووی بە ڕەفیقی ئینسانی خراپ کردەوەکانی خۆت لەگەڵ کردەوەکانی ئەوە حسابەکەی ئەڵێ وەڵام من لەو باشترم ئەوە ئینسانێکی خراپ ڕەفیق ئینسانێکی خراپ ئەڵێ وەڵام من لەو باشترم یعنی ئەو زیناکە من زینا ناکەم من هەر نەزەرەکەم هەر لەو ڕێگاوەسم سەیری کچەکەم یعنی ئاوا لێکیت و ئاگاو لێ بێزانی هاو نەکبەتیە خۆت بەوە کێشی ئەو کاتە پەنا ئەگرم بەخوا خاڵی نۆیەم ڕەفیقی و برادری ئەو جۆرە کەسانە لەگەڵ بچوکترین خیلافە ئەتوێتەوە و نامێنێ پشتت تێکا دارەیە بە ڕۆحتا تووشی هەرچی مصیبەت و پەتپەتی دنیای ئەتکا چونکە ئەساسەکەتان هەشە بناغەکە بۆشە خاڵی دەیەم ڕەفیقی ئەوانە لە محەڕەمات خاڵی نییە یەعنی شتی حەرام جگەرەیە نێرگەلەیە عەرەقە بیرەیە چییە لە غەیبەت دوزمانی درۆ لەعنەتکردن وردە وردە هەتا سەری لە کوشتن و زینا ئەوانەوە بڕۆن بۆ ئەو چاکسازی گەوران و ئەوانەی سلێمانی و هەولێر و ئەوانە ئەگەر خزمێک لەوێ بوو جارجارێ ئەگەر سەراندا پرسیار بکە بڵێ ئەرێەوە تۆ بۆ گیراوی ئەی تۆ بۆ گیراوی تۆ بۆ گیراوی بزانە ڕەفیق وای لێ نەکردووە بزانە وایان لێ نەکردووە کابرا باوکی ئەکوژێ برای ئەکوژێ خوشکی ئەکوژێ دوو کچی خۆی ئەکوژێ نازانم چی ئەکا چی ئەکا ئەوە خەتای چی ئەوە ڕەفیقانە هانەیەدا خوا پەنامان بایە خوا خاڵێکی تر ئەمە هەر دنیاە زۆربەی زۆری مەجلیسی فیسق و فجور ناوی خوایتیان نابرێ باسی خوایتیان ناکرێ لەبەرەوە وەختی هەڵەسی تۆ ئەڵەی بەدار لێیان داوی مانویت کوژراوی، شەکەتی، بەڵام مەجلیسی ئیمانداران بە زیکر دەست پێکا و بە زیکریش هەڵەسینەوە، لەبەرئەوە ڕۆحمان مورتاحە، الا بذکر اللە تطمئن القلوب. لەوە زیاتر وەخت ناگرم، با لەوە زیاتر نەڕۆم، تکا ئەکەم، ڕجا ئەکەم، گەنجەکان، بەڕێزەکان، بەڕاستی شتی وا دروست بووە لەم ڕۆژە، هەر بە ڕۆژی ئاشکرا ئەدبا، بێ دینت ئەکا بەد ئەخلاقت ئەکا ئە دزیت فێر ئەکا ئە هەرچی شتی خراپە فێرتی ئەکا بۆیە ڕجا ئەکەم تکا ئەکەم خۆتان پارێزن خۆتان پارێزن لە ڕەفیقی خراپ لە مۆبایلی خراپ ئاخر ڕەفیقەرەوە نییە ئینسانێک بێ ئیسا ماڵی وایە یانزە نەفەری واتە یەکە قسە لەگەڵ یەکێکان ناکە هەمووی سەری داخستۆر واکە کەواتە ئەمە ڕەفیقیەتی تەلەفزیۆنی خراپ ڕەفیقتە کەناڵی خراپ ڕەفیقتە نامەی خراپ کە ئەینوسی ڕەفیقتە ئەوە ڕەفیقە ئاگاتان لێبێ وریابن خۆتان پارێزن سەگی ئەسحاب الکهف خۆ ئەزانن حیوانێک بوو ڕەفیقی ئەو پیاوانەی کریارانی ئەشکەوت وردە وردە وردە وردە دەریشان کرد بە بەردیش لێیاندا وازی لێ نەهێنا خوا لە قورئانە ناوی تۆمار کردووە حتا ئەڵێن لە بەهەشتیشا لەگەڵیان هەیە ژنی حەزرەتی نوح و حەزرەتی لوط ژنی دوو پێغەمبەر ئیمانیان بەم پیاوانە نەهێنا خیانەتیان لێکردن یارمەتی دوژمنەکانیانەدا ژنی پێغەمبەر بی و خیانەت لە مێردەکەو بکەی خیانەتی زەوجی نا ئاگاتان لێرە بێ قەت نەزەرتان بەلای ئەوە نەڕوا نا یارمەتی کافرەکانیانەدا کوڕی نوح کوڕی نوح پێغەمبەرە پیری پێغەمبەران کەچی بە باوکی ئەڵێ کورە دا بڕۆ سەرو لێشاوە ئەڕۆم بۆ سەر لوتیە و شاخە قابل لافاو بمگاتێ باوکی ئیبراهیم باوکی پێغەمبەرانە ئیبراهیم باوکی ئەڵێ ئیبراهیم لەم قسانە دەزەڵ گرەگینا ڕەجبوو بەردباران تەکەم کەچی لەو لاوە سەلمانی فارسی کابانی کوردی سوهایبی ڕۆمی بیلالی حەبەشی وەک هەنگ ئەگەڕێن گوڵزاری پێغەمبەر و مەکە و مەدینە ئەدۆزنەوە هەنگوینی لێ دروستەکەن بۆ گەلەکانیان بۆ خۆیان بۆ بنەماڵەکەیان ئێوەش وەک هەنگ وابن وەک مێش و مەگەز مەبن خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقیبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا سەرکەوتوو و سەرفەرازمان بکە بەڕێزان ئەو قسەیەش بیرم کەوتەوە بار بیڵێم ئەم هەفتەی پێشووە ئەو ڕێز و زەرای عێراق هات بۆ هەڵەبجە تاوان بۆ هەڵەبجە نات هات بۆ کوردستان لە هەولێرەوە دەستی پێکرد چوو بە دهۆک هاتە هەولێر هاتە سلێمانی لە عشاعری ئاڵێن ناوەکەی ناویانی چیانی ئا وەختی ئەیبری لە جۆگای تر کە بڕی و ئەوەی کە ئەمێنێت و ئەوەی هاو بۆ هەڵەبجە بەخێر بێ ڕێزمان لێگرت بەخێرهاتنمان کرد بەس قسەی زۆر وترا بە هەڵەبجەییەکان کەناڵەکان زۆر خۆیان مانووەکەن بە هەڵەبجە و هەڵەبجەییەکانەوە یعنی خەڵکێکی زۆر لە نووسەر و ڕۆشنبیر و سیاسی و کەناڵ و حیزب و زۆر یەکاکە سەسلام و عەلیکم بانێکە و دووەوە چعجە بۆ هەولێر حەڵاڵە بێ گەورەترین کەسایەتی لەسەر ئاستی هەرێم ڕێزی لێ بگرێ و دەعوەتی بکا بۆ سلێمانی، سەرۆکی کۆمار، سەر وەزیری محافزی سلێمانی، دهۆک، فڵان، خەڵک شەڕی بووە لەسەر ئەوەی ئەم نیوەڕۆ لە ماڵی ئەمە بێ یا لە ماڵی ئەوە، ئەوە بۆ عەیب نییە، ئەی بۆ بۆ هەڵەبجە عەیبە؟ ئێمە داماوین، ئێمە چڵ دەست ئاماشێنین بۆ چڵەپووشێ، چونکە هیچمان بۆ نەکراوە، من ئەگەر هەرێمەکەی خۆم، ئەگەر حکوومەت و پەرلەمانەکەی خۆم، ئەگەر شتم بۆ بکا، مەجبوری خەڵک نابین، دەست بە گیرفانی خەڵکا ناکەین، دەست لە خەڵک پان ناکەینەوە، ئەوە بێ باوکییە، ئەوە بێ گەورەییە، ئەوە گیرفانخاڵێتییە، ئەوە نەبونییە ئێمە ئاوامان لێ قۆماوە ئاوا بکەین، بۆ ئێوە بۆ حەڵاڵە فەرشی سوری بۆ ڕاخەن، گەورەترین داوەتی بۆ کەن، بۆ هەڵەبجەیە نەگبەتەکان بۆ حەرامە لە بەر دەرگای مەنەمەتەکا بۆسن، بڵێن یاخوا بەخێر بێی تخوا پارەی گەنمەکەمان بەرێ، تخوا کەلاوەکانمان بۆ بکەرەوە، بۆ عەیبە. بۆ عەیبە بەس پێم بڵێن بۆ عەیبە یعنی ڕۆشتم من یەکێکە لەوانە بووم شەش مەلا بووین ئێمە چین وەستاین و بە خێراتنمان کرد داوای پارەمان لێ کرد سوژدەمان بۆ برد ئەسڵەن قسەیەکم پێوتوە لە دایک بۆ نەیبیستووە چونکە یەک مەلای سنی بە حیاتی لەوە چ قسەی بۆ پیاوە نەکردبێ پێم وت ئەم هەڵەبجە ئەرزی مەینەت و کولەمەرگی و گریان و تێکدان و کوشتن و بڕینە. ئاگات لێبێ بیکە بە ئەرزی هیوا و ئاوات جێگە پەنجە و با دیار بێ. پێم وت ئێمە ئەو جمعای پێشوش وتم پێتان ئێمە کوڕە عەرەبەکانی ئێوە جوندیەکان کە کوڕی کوردیانە کوشت کاتێ لێیان قۆما لە ڕاپەڕینەکە دایکەکانی ئێمە شەرواڵیان دانەی کوڕەکانیان کراسیان دانێ نانیان دانێ من ئەوەم بە بە کازمی وت وتم بەشکم نمەک بیگرێ بەزەی بە خەڵکی ئەم شارە وش کەچی لەو لاوە ئەخوێنن لەم هەڵەبجەیە ئەڵێ هەڵەبجە دنیای ئاخر کردو ئێ کاکە تۆ وەرە تۆرە بیکە بە پارێزگایەکی فیعلی تۆ بوجەیەکی ڕسمی بۆ بنێرە تۆ ئیراراتێکی بۆ بکە تۆ خزمەتی بکە تۆ وەرە بە عملی ئیعتیرافی پێ بکە بزانە ئێمە یین بۆ چەمچەماڵ بزانە ئێمە لە سورەن بەو دیوە ئەڕۆین لە تەوێڵە ئەڕۆین بەو دیوە بەس کە تۆ لێم ناپرسی جەبێ کەسی وێم تۆم کردن وە کەس کورە برا ئێمە لە ناعیلاجیان ماڵمان وێران بووە لەم لایش بووین و لەو لایش بووین تازە خۆ ناشکرێت دیکەی تۆ بە قەزا هەڵە بجار بە جدی مناڵێکە هاتە دنیا خۆ تازە ناچێت تۆ سکی دایکەکەی چۆن چی لێ بکەیت تازە ناوی زل و دێی وێران لەبەرەوە با قسەمان پێ نەڵێن با یارمەتیمان بن با هاوکاریمان بکەن هەڵەبجە بێ بە پارێزگا بۆ کورد باشە هەڵەبجە لەسەر پێی خۆی بۆسێ بۆ کورد باشە دوژمنایەتی کەس ناکا ڕێزی خەڵگە گرێ یارمەتی خەڵگە دەین خی گەورە لە گوناهمان خۆش بێ خی گەورە ڕەحمان پێ بکە خوا محتاج هیچ نامردێکمان نەکا خوا ئیسلاحی حاڵمان بکە نەخۆشەکانمان شیفا بدا لە مردوەکانمان خۆش بێ